ئیتقان لە هەموو کارێکدا ئەو دەمەی شعورێکی لەم جۆرە ویژدانی مرۆڤدا دەپۆشێ ئیتر ئیتقانیش بەسەر ڕفتارەکانیدا زاڵ دەبێ خی گەورەش جەل لە جەلالوه داوای کاری پوخت و دروست دەکات و حەزی لە کاری پوخت و دروستیشە ئەوەتا لە قورآانی پیرۆزدا دەفەرموێ سەرەنجامیش دەگەڕێنەوە حزوری ئەو خوایەی کە زانایە بە غەیب و شەهادەت، ئەوسا ئەویش ئاگەدارتان دەکاتەوە لە دانە بەدانەی کردەوەکانتان و پاداشتەکەییتان دەداتەوە. واتە هەموو ئەو کردەوانەی ئەنجام دەدرێن، بە پشکنین و چاودێری خوای گەورە و پێغەمبەرەکەی و ئەو ئیماندارانەدا تێدەپەڕێ کە ویژدانیان هۆشیارە، بۆیە پێویستە کردەوەکان بە گوێرەی ئەم پشکنینە و، ڕەچاوکردنی ئەم پێش چاو خستنە ئەنجام بدرێت تاوەکو خاوەنەکەی شەرمەزار نەکەن، بێگومان ئەمەش داخوازی ئەوەیە کە کار و کردەوەکان زۆر بە تۆکمەیی و پوختی ئەنجام بدرێن، ئەنجامدانی کارێکی لەو جۆرەش تەنها بەوە دەبێت کە مرۆڤ لە ناخیدا گەیشتبێت بە ئیحسان، جا هەر ئەوەندەی مرۆڤ توانی لە جیهانی ناوەوەیدا بەم چەشنە قووڵ ببێتەوە ئیدی ڕەفتارەکانیشی تێر و تەواو دەبن و ئاوها مرۆڤێک هەرگیز ناکەوێتە داوی کاری پڕوپوچەوە. بەم شێوەیەش جوانیەکانی ئیسلامی دەست دەکەوێت، بە دەربڕینێکی تر ئەو ئیسلامە لە خۆیدا بەرجەستە دەکات کە هەر خۆی جوانە و تەختی لە عەرشی کەماڵەتێکدا دادەنێ کە هاوشانی جوانیەکانی ئەو ئیسلامەتیە بێ کە هەر لە خودی خۆیدا جوانە. ما لا یەعنی، بە واتای خۆسەرقاڵکردنی مرۆڤ دێت بەو شتە ناپێویستانەی کە هیچ پەیوەندێکیان پێیەوە نییە و نە بۆ ئێستا و نە بۆ داهاتووش هیچ کەڵک و سوودێکی پێ ناگەیەنن، بە جۆرێک ئەو شتانەی خۆی پێوە سەرقاڵ کردووە هیچ سوودێکی نە بۆ خۆی و نە بۆ خێزانەکەی و نە بۆ میللەتەکەشی نییە. جا ئەو کەسەی خۆی بە جوانییەکانی ئیسلام ڕازاندووەتەوە، لە هەمانکاتدا دووریش کەوتووەتەوە لە بێباکی، کەواتە فەرموودەکە مرۆڤ فێری ئەوەش دەکات کە پێویستە چی بکات، دەبێ مرۆڤ بەردەوام سەرگەرمی مەسەلە گەورە و گرانەکان بێت و هەموو سەرقاڵییەکانی ژیانی، چ ڕاستەوخۆ یان ناڕاستەوخۆ، سوود و قازانج بە خۆی و خێزانەکەی و کۆمەڵگەکەی بگەیەنن. پێناسەی مرۆڤی جیددیش لە ڕوێکەوە ئەمەیە. بەر لەوەی بچینە سەر بڕگەیەکی نوێ، وردەکارییەک هەیە، جێی خۆیەتی لێرەدا ئاماژەی بۆ بکەین. مالا یەعنی چییە؟ ئەو کەسەی سەرقاڵی ما لا یەعنییە هەرگیز دەرفەتی ئەوەی بۆ ناڕەخسێت بە ما یەعنییەوە خەریک بێت، بەڵێ، ئەو کەسەی بە بەردەوامی لە کۆمەڵە کار و بیر و بۆچوونێکدا ڕۆچووە کە پەیوەندییان پێوە نییە، کاتی ئەوەی بۆ نامێنێتەوە سەرقاڵ بێت بەو شتانەی کە پەیوەندییان پێوەیەتی و پێویستن. ئەو مرۆڤەی هێشتا ڕێچکەی خۆی نەدۆزیوەتەوە و لەرەلەری شەپۆڵەکەی ڕێک نەخستووە، ئەستەمە لەسەر ئەو شەپۆڵە کارێکی بونیادنەر و دروست ئەنجام بدا. کەسێ نوقمی، ما لا یەعنی، بووبێ، چاوەڕێی ئەوەی لێ ناکرێ بەڕووی ما یەعنی دا واڵا بێت. بەڵێ، کەسێ دڵ و مێشکی لە شتی ناڕێک و نابەجێ پڕ بووبێ، چۆن دەتوانێ سەرقاڵی مەسەلە گەورە و بنەڕەتییەکان بێت؟ بەم جۆرە دەبینین کەوا پێغەمبەری خوا صلی اللە علیه وسلم هەموو ئەو واتایانە لە ڕستەیەکی سێ چوار وشەییدا دەردەبڕێ. ئەم ڕاڤەیەش هێشتا شتێک نییە شایانی باس بێت، بەڵکو تەنها چەند پەیڤە پاچێکە و لەم فەرمایشتە گرانێتیەم داوە. ئەوەشی گەیشت بە ئێوە، یەک دوو پارچە بوو لە کانزای ئەو فەرمایشتە ناوازەیە. لەوانەیە ئەو هێندەشم بە جۆرێک دەرنەبڕیبێت کە لە ویژدانتاندا جێی خۆیان بکەنەوە. کەچی تۆ وەرە ببینە کەوا تەنانەت دەسەوەسانی و کۆڵەواری من و هاوشێوەکانی منیش دەبنە بەڵگەی سەلمێنەر لەسەر هێزی دەربڕین و گوفتاری ئەو نازدارە صلی اللە علیه و سلم ئەوەتا ئێمە تەنانەت لە تێگەیشتنی تاکە فەرموودەیەکیشدا دەسەوەسانین لە کاتێکدا کە ئەو بەبێ هیچ بیرکردنەوەیەک ئەم فەرمایشتانەی فەرمووە ئەمە با لەولا بوەستێ کە ئەم فەرمایشتە پڕواتا و ناوەڕۆکانەی کە دنیای بیرکردنەوەی ئێمەیان خستۆتە ژێر فشارەوە قسەی ئاسایی ئەو بوون. جا ئایا ئەم بەهرەمەندییە جگە لە فەتانەت بە چ شتێکی تر لێک دەدرێتەوە؟ وشەی بلیمەت لە ئاست ڕوونکردنەوەی ئەم خەسڵەتەدا چەندە خامۆش و بێگیانە. ئارام گری. ئیمامی موسلیم و بوخاری بە یەک دەنگی ئەم فەرموودەیە دەگێڕنەوە. انما الصبر عند الصدمە الاولی. بەڕاستی ئارام گرتن ئەوەیە کە لە یەکەم ساتی هەژاندا بێت. سەردانی گۆڕ کاتێک پێغەمبەری خوا صلی الله علیه وسلم بینی کەوا هەندێ لە نەریتەکانی سەردەمی جاهیلی لە گۆڕستانەکاندا بەردەوامیان پێدەدرێ ڕێگری لە مسلمانان کرد کە سەردانی گۆڕستان بکەن بەڵام دواتر ئەم یاساغی هەڵگرت و هانی مسلمانانیدا کە سەردانی گۆڕستان بکەن و فەرمووی، من سەردانی گۆڕستانم لێ قەدەغە کردبوون، بەڵام لەمەو دوا سەردانی گۆڕستانەکان بکەن، چونکە کاریگەرترین ئامۆژگاری کە مرۆڤ لە هیوا درێژی ڕزگار دەکات لە گۆڕستاندا شاراوەیە. ئەو مەردی جوامێرییە خۆشی زوو زوو سەردانی گۆڕستانی دەکرد و هەر هیچ نەبێ هەفتەی جارێک سەری دەدا لە شەهیدانی ئوحود. لە یەکێک لە سەردانەکانیدا ئافرەتێکی بینی کە بەسەر گۆڕی ڕۆڵەکەیەوە هاوار و شیوەنی دەکرد و سەر و قژی خۆی دەڕنی و وتەی نەشیاوی بە زاردا دەهات. کاتێک پێغەمبەری خوا صلی اللە علیه و سلم ئەم دیمەنەی بینی، لە ئافرەتەکە نزیک بووەوە و ویستی ئامۆژگاری بکات. بەڵام دیار بوو ئافرەتەکە سەروەرمانی نەدەناسی، بۆیە وتی، لێم گەڕێ، تۆ نازانی چیم بەسەر هاتووە. پێغەمبەری خواش صلی اللە علیه و سلم بێ ئەوەی هیچ بڵێت، ئافرەتەکەی بەجێهێشت. پاش ئەوەی پێغەمبەری خوا ڕۆیشت، بە ئافرەتەکەیان وت کە ئەو کەسە پێغەمبەری خوا بوو ئەم قسەیە بە جۆرێک ئافرەتەکەی هەژان تەنانەت مەرجی ڕۆڵەکەشی وای نەهەژاند بوو چونکە بێ ئەوەی بزانێ بێڕێزی بەرامبەر پێغەمبەری خوا نواند بوو بۆیە بە هەڵە داوام بەرەو خانەی بەختەوەری کەوتەڕێ بێ ئەوەی لە دەرگا بدا چووە ژوورەوە و داوای لێبوردنی لە سەروەرمان کرد پێغەمبەری سەروەریشمان وەڵامێکی حەکیمانەی دایەوە و فەرمووی ئارامگرتن لەو کاتەدایە کە یەکەم گورزی موسیبەت دەخۆیت پێغەمبەری خوا صلی اللە علیە وسلم بەم دەربڕینە چوار وشەییەی و لە نێوەندی ڕەوانبێژێکی موعجیزە ئاسادا بابەتێکی وەها باس دەکات کە مەگەر بە چەندین بەرگ کتێب ئینجا مافی خۆی بدرێتێ. جۆرەکانی ئارامگری ئارامگری بەرامبەر بە بەڵا و موسیبەت، ئارامگرتن لە سەر خۆڕاگری لە ئاست گوناه، ئارامگرتن لە سەر سووربوون لە عیبادەتدا. لە لایەکی ترەوە ڕۆژی پێنج جار نوێژکردن، بە لایەنی کەمەوە ساڵی مانگێک ڕۆژووگرتن، بە ئەندازەیەکی دیاریکراو زەکات بەخشین و سەرجەم ئەرکەکانی تری بەندایەتی تەنها لە ڕێگەی ئارامگرتنەوە بەجێ دەگەیەنرێن، بەم چەشنە پەرستشەکانیش تەمەنی مرۆڤ ڕێکدەخەن و بە ڕەنجی جیهانەکانی ئەو دیو ڕەنگداری دەکەن. ژیانێکی لەم جۆرەش سەرتاپا لەسەر هێڵی نوورانیبوون دەگوزەرێت، بەرەکەتیش دەکەوێتە تەمەن و بەری بەهەشت دەگرێت. جا بۆیە مرۆڤ دان بە خۆیدا دەگرێ و لەسەر عیبادەتەکان ئارامی دەبێ، تا ئەوەی دواجار لەم ڕێگەیەوە ژیانی خۆی نوورانی و پرشنگدار دەکات. شایانی تێڕامانە کە وشەی سەبر وە جیای سەبیر، هەردووکیان لە هەمان چاوگەوە وەرگیراون. وا باس دەکرێت کە گیای سەبیڕ هەر وەک ژەهر تاڵە و لە پیشەسازیدا و دەرمانی پزیشکیدا بەکاردەهێنرێت. جا ئیتر ئەمە ئەوە دەگەیەنێ کە ئارامگرتن هێندەی قوتدانی گیای سەبیڕ تاڵە. بەڵام ئەم تاڵییە تەنها لە سەرەتادایە. بەرهەمەکەی هەمیشە شیرین بووە. حاڵەت گۆڕین، ئارەم گرتن، دان بەخۆدا گرتن، بەرگە گرتن، تۆکمەیی و پتەوی، لەرزە پێنەکەوتن، نەسڵەمینەوە و ئیفلیج نەبوونی ئیرادە، لە سینە گرتنی ڕۆژانەی تاڵاوی ڕووداوەکان. هەڵبەت هیچ کام لەمانە. کارانێکی هەروا ئاسان نین، بەڵام پێویستە هەموو ئەمانە لەو ساتەوەختەدا بخرێنە گەڕ کە یەکەم گورزی موسیبەت گیانی مرۆڤ دەهەژێنێت. چونکە جێگۆڕین و گواستنەوە بۆ حاڵەت و دۆخێکی تر لە ڕوانگەی باری دەروونییەوە هەمیشە گۆڕانکاری لە حاڵەتی ڕۆحی مرۆڤدا دروست دەکەن و ئەو ڕووداوانەی بیر دەبەنەوە کە شڵەژان و پشێوییان بۆ پێش هێناوە. باوا دانێین بەڵایەکمان بەسەردا هات، لە یەکەم ڕوانینیشدا وا دیارە کە توانای بەرگە گرتنمان نییە، یەکەم کارێک کە بیکەین گەڕانە بەدوای ڕێگەچارەی تێپەڕاندنی ئەو شۆکەدا. ئەمە ژیان بە گۆڕانکاری دەبێت لەو بارەی کە تیایداین، واتە گەر بە پێوە بووین دابنیشین، ئەگەر دانیشتبووین پاڵ بکەوین، یاخود بە گۆڕینی چۆنییەتی ئەو کارە دەبێت کە پێوەی سەرقاڵی، بۆ نموونە لە وەها بارێکدا دەستنوێژ بگرین یان نوێژ بکەین، یان بە لایەنی کەمەوە دوور بکەوینەوە لەو بابەتەی کە قسەمان لەسەر دەکرد، یان ئەو شوێنە جێ بهێڵین کە لێی بووین و پەنا بۆ کەشێکی تر ببەین. هەندێ جاریش کەمێک خەو لەوانەیە ببێتە هۆی تێپەڕاندنی ئەو شۆکە. بە هەر جۆرێک بێت لە جۆرەکان، ئەو گۆڕانکارییانەی کە لە بارودۆخ و شوێندا دەکرێن، کاریگەری شۆکەکە دەشکێن و گەر کەمێکیش بێت، باری ئەو موسیبەتەی کە بەرگەگرتنی وەک ئەستەم دەهاتە پێش چاو، لەسەر شانی مرۆڤ سووک دەکەن. ئارامگری لە ڕوانگەی عیبادەتەکانیشەوە زۆر پێویستە. بۆ نموونە، لەوانەیە نوێژ بۆ کەسێک کە تازە دەستی کردبێت بە نوێژ، لە سەرەتادا زۆر قوڕس بێت، بەڵام هەر ئەوەندەی تۆزێک ئارامی گرت و ڕۆحی لەگەڵ نوێژدا ئاوێتە بوو، ئیدی بە لەدەستدانی نوێژێک دنیای لێ دێتەوە یەک و کۆڵێک خەفەت دایدەگرێ. دەتوانین بۆ ڕۆژوو زەکات و حەج و پەرستشەکانی تریش هەمان شت بڵێین. بیر لەو کەسانە بکەنەوە کە عیبادەتێکی زەحمەتی وەک حەجیان جارێک بە نسیب بووە. ئەوەتا ئەم جۆرە کەسانە هەڵپەی ئەوەیانە کە هەموو ساڵێک بچنەوە. تەنانەت جاری وا هەیە لەتاو ئەو سنووردارکردنانەی کە دادەنرێن، هەر خەریکە شێت بن. ئەم چەشنە لە تاسە و پەرۆشی بۆ عیبادەت، لە ڕوێکەوە بە واتای تێپەڕاندنی یەکەم گورزی نارەحەتی و سەختی ئەو عیبادەتانە دێ. خەریکە بڵێین ئەم حاڵەتە لە هەموو عیبادەتەکاندا بەم شێوەیەیە. پێویستە مرۆڤ بە هەمان ئارامگرییەوە ڕووبەڕووی حەڕامیش ببێتەوە، چونکە ئەو بەرگری و خۆڕاگرییەی کە لە بەرامبەر یەکەم گورزی گوناهدا دەنوێنرێت، دەبێتە بەربەستێک و، ئەو پڕیشکە زیانبەخشانە دەگێڕێتەوە کە لێوەی دەردەچن، بەم جۆرەش مرۆڤ ئەو شۆکە تێدەپەڕێنێ، لەبەر ئەمەیە کە پێغەمبەری خوا صلی اللە علیە وسلم بە حەزرەتی عەلی دەفەرموێ. یا علی لا تتبع النضرە النضرە فان لک الاولی ولیست لک الآخرە. ئەی عەلی! نەزەر بەدوای نەزەردا مەکە. چونکە یەکەمیانت لەسەر نییە و بە گوناه بۆت نانووسرێت، بەڵام دووەمیانت لەسەرە و بە گوناه بۆت دەنووسرێت. ئەمە ئەوە دەگەیەنێ کە دەکرێ چاوی مرۆڤ بکەوێتە سەر حەڕام، بەڵام ئەگەر یەکسەر چاوی داخست و ڕووی وەرگێڕا، ئەوا بە گوناه بۆی نانووسرێت، بگرە لەوانەیە پاداشتیشی بۆ بنووسرێ چونکە سەیری حەڕامی نەکردووە، بەڵام ڕوانینی دووەم و ئەوانەی دواتر هەروەک تیری ژەهراوی دەچەقنە دڵ و ڕۆحی مرۆڤ و خەیاڵی لێڵ و تەماوی دەکەن. بەم جۆرە ئیرادەی ئەو مرۆڤە هەستیاری و بێدارییە مەعنەوییەکەی لە دەست دەدات، چونکە هەر ڕوانینێکی حەڕام لە ڕووێکەوە لە حوکمی داوەتنامەیەکدایە کە ڕێگاکانی چوونە نێو گوناه ئاسان دەکات، جا ئیتر هەر نەزەرێک بانکێشتی نەزەرێکی تر دەکات تا ئەوەی ئەو کەسە چارۆکە بە ڕووی حەڕامدا هەڵدەدات و بەرەو گەشتێک دەکەوێتە ڕێ کە گەڕانەوەی گەلێک زەحمەتە. جا بۆیە بەر لەوەی بکەوینە ناو ئەم حاڵەتەوە، پێویستە هەر لە یەکەم ساتی ڕووبەڕووبوونەوەی حەڕامدا ئارام بگرین و ڕووی خۆمانی لێ وەربگێڕین و لە ئاستیدا چاو دابخەین. هەموو ئەمانەش لەو ئامۆژگارییە زێڕینانەن کە پێغەمبەری پێشەوامان صلی اللە علیه وسلم ئێمەی لێ ئاگادار کردووەتەوە. وتەیەکی ئەپیکتێتۆس هەیە کە دەڵێ، کاتێک خولیا و خەیاڵە خراپەکان لە ئەندێشەتدا دەستبەسەرت دەکەن، ئەوا هەوڵ بدە لە یەکەم دەرفەتدا خۆتیان لێ دەرباز بکەیت و لێیان دوور بکەویتەوە. گەر نا، بۆ شوێنێکت دەبەن، ئەستەمە بتوانیت بگەڕێیتەوە. ئەمە وتەیەکی بە ئیلهام بارگاوی بووە. ئەگەر بێژەری ئەم وتەیە لە دوای پێغەمبەری خوا ژیابووایە، ئەوا بە دڵنیاییەوە دەمانتوانی بڵێین کە ئیلهامی لە پێغەمبەری خوا، صلی اللە علیە وسلم وەرگرتووە. مرۆڤ بەم هەڵسوکەوتە بەردەوامەی لە بەرامبەر حەرامدا، ئەم حاڵەتەی تێدا دەبێ بە خوو و ئاکارێکی سروشتی. وەک بڵێی، ئەو نووری ئیمانەی کە لە ئاکامی مەشق و ڕاهێنانەوە لە دڵیدا پەیدا بووە، دەبێتە پەردەیەک بە ڕووی ئەو گوناهانەی کە لە حوکمی پزیسکی دۆزەخدان، بە چەشنێک کە ئیدی نەڕوانین بۆ حەڕام دەبێت بە یەکێک لە ڕەفتارە ڕەسەن و سروشتیەکانی. خۆ ئەگەر حاڵەتێکی پێچەوانەی ئەمەش هات بە مێشکیدا، ئەوا دەست بەجێ پەنجەی نوقمی هەنجوینی ئیمانی نێو شانەی دڵی دەکات. لە سایەی ئەم شعورە تۆکمەیەشدا، بەو تامە بەتامەی کە چەشتویەتی، لە هەموو ئەو شتانە هەڵدێت کە لەم کەشە مەعنەویە دووری دەخەنەوە. کەسێکیش گەیشتبێتە ئەم ئاستە، مەحاڵە بە ویستی خۆی بچێتە ناو گوناهەوە. هەموو بەڵا و موسیبەتێک بە گوێرەی خۆی هەژان و ڕاچڵەکاندنی خۆی هەیە. هەر کە ئەو هەژانەش تێپەڕێنرا، موسیبەت دەبێت بە ڕەحمەت و، ئازار بە چێژ و، دەرد و ناخۆشیەکانیش هەڵدەگەڕێنەوە و دەبن بە کەیف و خۆشی. لە وەها سینەیەکدا، خەم و خەفەت دواییان هاتووە و شوێنیان بۆ شادیەکی بێکۆتا چۆڵ کردووە. بەڵام دەبێ بزانین کە هەموو ئەمانە بەندن بە چۆنیەتی تێپەڕاندنی ئەو یەکەم ساتەی کە مرۆڤ تێیدا دەهەژێت. بەڵێ، وەک بینیتان پێغەمبەری خوا صلی اللە علیە وسلم تەنها بە چوار وشە ئەو بابەتە قوڵ و پڕ وردەکاریەی دەربڕیوە، بەڕاستی ئارام گرتن ئەوەیە کە لەگەڵ یەکەم گورزی موسیبەتدا دان بە خۆتا بگریت. نوری نەمر.